بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. ئەڵقەی بیست و دوو. برادەرێکم ڕۆژێک هەندێ هەواڵی لەبارەیەوە بۆم هێنا کە دام لە ڕووی بە ساردیەکەوە ئینکاری کرد پێم وت هەرچی چۆنێک بێن ناتوانین ئاوە هاژیان بنینە سەر ئەویش وتی ئێ باشە تۆ چی دەوێ؟ با دەست لە یەکتر هەڵگرین. ئەمە سوودی هەردووکمانی تێدایە، تۆ هێشتا گەنجی و ژیانێ لە بەردەمایە، بێگومان دەتوانین زۆر بە خۆشی لێک جیا ببینەوە. با پارێزەرەکانمان لەسەر چۆنێتی جیابوونەوەکە ڕێک بکەون و دڵنیابە من بێدڵیت ناکەم هەرگیز. منیش هیچم ناوێ، تەنها ئەوە نەبێ کە بتوانم دایکمی پێ بەخێو بکەم. بە ئاشتی با لە یەک جیا بینەوە. ئەو ماڵە بمێنێتەوە منیش بچمەوە بۆ ئوتێل. کاتێ بەیانی ڕازمەوە و چاوم بە ڕۆژنامەکان کەو سەیر دەکەم هەرایە دەیەها قسەی جۆراو جۆر لەبارەی جیابوونەوەکەمانەوە بڵاو کراوەتە کە هەندێکیان ڕاستەوخۆ لەوە وەرگیراون کە پێم وت بۆچی وات کردووە وتی فێڵیان لێم کردووە. بەڵام دوایی بۆم دەرکەوت کە قسەکەی فڕی بە ڕاستیەوە نەبوو. یاسای کالیفۆرنیا بیست و پێنج هەزار دۆلاری بۆ دانا و من خۆم وتم سەد هەزارت دەدەمێ، لەسەر ئەمە ڕێککەوتین، کەچی لە کاتی ئیمزاکردنی قەباڵەدا ملی نەدا، دوایی زانیم کەوا شەریکەی، ڤێرس ناشناڵ پاڵیان پێوە ناوە ئەمە بکات چونکە من هەندێ ناکۆکیم لەگەڵیانە هەبوو لەم دەوروبەرەدا. هەواڵێکم پێ گەیشت لەبارەی دایکمەوە. بە گوێرەی ئەو هەواڵە ئێستا بە تەواوی هاتبووەوە سەر خۆی. لەبەر ئەوەی کە شەڕ هاتبووە کۆتایی ئیتر دەمانتوانی بە سەلامەتی بیهێنین بۆ کالیفۆرنیا. بۆ مەبەستە تۆمم نارد بۆ ئینگلتەرا لە لیستەی ئەو پاپۆڕەدا کە بڕیار دەبێ بیانهێنێ ناوی بە جۆرێکی تر دەنووسرێ وەکو تۆم بۆی گێڕامەوە. بە درێژیی سەفەرەکە بە تەواوی لە سەر خۆ دەبێ، کە گەیشتە نیویۆرک پیاو حەزی دەکرد قەپاڵێکی لێ بدا، ئەوەندە ڕەنگی ڕۆشن و نوورانی بوو. لە ناکاوێکا کابرای مەئمووری ئەسکەلە پەیدا بوو لێمان و هاتە پێشەوە و ڕووی کردە دایکم. ئێ خاتوو چاپڵن، یاخوا بە خێر بێی، کەواتە تۆ دایکی چاپڵنی خۆمانی؟ دایکیشم وتی. بەڵێ خۆیم، دیارە تۆش حەزرەتی عیسای. کابرا وا خیوڕما، سەیرێکی چوار دەوری خۆی کرد و سەیرێکی تۆمی کرد و ئینجا لەسەر خۆ وتی. باشە خاتوو چاپلن بێ زەحمەت لەولاوە بوەستە. تۆم تێدەگا کابرا شتێکی لە ژێر سەرایە بۆیە تەنها پاش هەوڵ و تەقەلایەکی زۆر هێشتیان پسوڵەی مانەوەی لە ئەمریکا بدرێتێ. دە ساڵ بوو نەم بینی بوو. واتە لەو کاتەوە بەر لە دە ساڵ ئینگلتەرەم بە جێ هێشت. بۆیە کە بینیم سووکە سامێک گرتمی. بێ هیچ یەک و دوویەک منیش و سێدنیشی ناسییەوە. لە نزیکی خۆمانەوە لەسەر دەریا بەنگەڵەیەکی خۆشمان بۆ گرت، لەگەڵ ژن و مێردێکدا بۆ سەرپەرشتیکردنی ماڵەکە و نیرسێکی مەشقدار تەنها بۆ چاودێریکردنی خۆی. لەگەڵ سێدنیدا پێکەوە زۆربەی ئێواران سەرمان لێ دەدا و هەرسێکمان کاغەزێنمان دەکرد. بە ڕۆژەوە زۆری حەز لێبوو بە ئوتومبیلەکەی بچێ بۆ سەیران و گەڕان و جارجارەش دەهات بۆ ستۆدیۆ، منیش کۆمیدییەکانم لەبەر چاوی دەخستە کار. لەم کاتەیا مناڵەکە لە نیویۆرک ڕایە نومایشە و سەرکەوتنێکی یەکجار گەورەی بەدەستهێنا و هەر وەکوو یەکەم ڕۆژ لەبارەی جاکییەوە لای باوکی نوقڵانم لێ دا تا بڵێی شەخسییەتی منداڵەکە چوو بۆ دڵی تەماشاکەرانەوە هەر بۆیەش لە جیاتی ئەم دەورەی چوار ملیۆن دۆلاری دەستکەوت پەیتا پەیتا ڕۆژنامە و گۆڤارمان پێ دەگەیشت کە بەگەرمی باسی فیلمەکەیان کردبوو. فیلمەکە بە کارێکی کلاسیک دانرابوو. بەڵام من هێشتا پڕکێشیم نەدەکرد بچم بۆ نیویۆرک و لەوێ بیبینم، بەڵکو پێم خۆشتر بوو لە کالیفۆرنیا بمێنمەوە و لەوێ لەبارەیەوە شت ببیستم. لام وایە ئەم داستانی ژیانە پڕ لە ڕووداوە نابێ خاڵی بێ لە چەند سەرنجێک لەبارەی پیشەی فیلمسازییەوە. لەگەڵ ئەوەشا چەندین کتێبی بەنرخ لەم بارەیەوە دانراوە. بەڵام. زۆربەی ئەم کتێبانە تەنها هەوڵی ئەوەیان داوە چێژی سینەمایی دانەر خۆی بەسەر خوێنەردا بسەپێنن. ئەم جۆرە کتێبە جگە لە بابەتێکی سەتایی هیچی تر نین کە ئامرازەکانی پیشەی سینەما بە پیاو دەناسێنن لەو بەولاوە قوتابی خەیاڵ دەبێ هەستی هوەری خۆی بەکار بهێنێ تا پێی بە تەسیرە دراماتیکیەکان بەرێ. ئەگەر ئەو زیرەک و بەهرەدار بێ ئەوا لە سەرەتا هەرە تەکنیکیە پێویستەکان بەولاوە پێویستی بە هیچ نییە. بۆ هەر هونەرمەندێک ئازادی تەواو بۆ دەرچوون لە چواردیواری تەقلیدیەت یەکجار پێویستەر بۆیەش هەیەکەم بەرهەمی گەلێک دەرهێنەر لە هەموو ئەوانی تری ڕەسەنتر و بەپێزترە. ڕاستە هەتا دەورەکان شێوەی داڕشتنی ڕستەکان داڕشتنی چیرۆکەکە خۆی ماقۆڵ و بەجێبن چاکترە بەڵام ئەمە هیچ پەیوەندی بە شێوەی تەمسیلکردنەوە نییە و بێڕە چاوگرتنی جۆری بزوتنەوە هەڵسوکەوت بۆیان هەیە ببن بە چەند قسەیەکی فش و فۆڵی بێ سەرە و بەرە و هیچی ترنا بۆیە ساکاری لەم مەدانەدا لەسەر و هەموو شتێکەوەیە. من بەش بە حاڵی خۆم ڕقم لەوەیە تەماشاکەر هەڵ بخەڵەتێنرێ یان وێنە لە کونجی ئاگردانەوە بە بەکارهێنانی کڵۆ خەڵوزێک یان دواکەوتنی ئەکتەرێک لە هۆڵی ئوتێلێکدا وەکو بە پایسکل دوای کەوتبێ بگیرێ ئەمانە بەلای منەوە هەموو کەف و کوزەرن و لە سنووری هونەر بەدەرن مەدەمێکی گەلی تەماشاکەران شارەزای تاخمەکەین ئیتر ئەوان ئەوەندەیان ئارەزوو نییە لە زانینی هەموو ئەو جێگایانەی کە ئەکتەرەکە لە سەر شاشە سەریان پێدا دەکا. ئەم جۆرە تەئسیرە فش و فۆڵ و بێ ناوکانە کار دا دەشکێنن و پیاو تووشی بێزاری دەکەن و بێزی دێننەوە و بە هەڵە نراونەتە پاڵ هونەری بەسەزمانەوە. ئەو شێوەیەی کە من بۆ دانانی جێگەی کامێرا بەکاری دێنم، لەسەر بنەڕەتی ئاسانکردنی کۆریۆگرافی، واتە ئەو مۆسیقایەی کە لەگەڵ بزووتنەوەی ئەکتەرەکانا لێ دەدرێ بۆ بزووتنەوەکانی ئەکتەرەکە، بەندە. کە کامێرا لەسەر زەوی، شانۆ، دادەنرێ یان دەبرێنە نزیک لووتی ئەکتەرەوە وەکوو ئەوە وایە کامێراکە تەمسیل بکا نەک یارۆی ئەکتەر. کامێرا هەرگیز بەم جۆرە نابێ بەکار بهێنرێ. باش بەکارهێنانی کار لە فلمسازیدا هێشتا شتێکی هەرە بە نرخە و هەم ئێزنشتین و هەم گریفت پەییان بەم نرخەی بەکارهێنانی باشی کات بردبوو. بڕینی پەلە و گوێزانەوەی لە سەرخۆ لە دیمەنێکەوە بۆ دیمەنێکی تر هێزی بزوێنەری تەکنیکی فلمن. سەرم سوڕماوە بۆ هەندێک لە ڕەخنەگران دەڵێن تەکنیکی کامیرای من کۆنە و من لە کاروانی ڕۆژگار دواکەوتوم کام ڕۆژگار ئەو تەکنیکەی من بەکاری دەهێنم بەرهەمی بیرکردنەوەی خۆبەخۆیی خۆمە و دەستکردی منطق و بۆچوونی خۆمە و لە هینی خەلکی ترەوە وەر نەگیراوە ئەگەر لە هوەردا پیاو شان بەشانی ڕۆژگار بڕوات دەبێ ڕام براند لە چاوان کوغدا بە کۆنە خواز دابنرێ با یەک دوو قسەش لەبارەی دەرهێنانەوە کەم لە هەڵسوکەوت کردنی بە کۆمەڵێک ئەکتەر لە دیمەنێکدا زانیاری سایکۆلۆژی شتێکی زۆر یاری دەدەرە بۆ نمونە لەوانە یەکێک لە ئەندامانی تیپەکەل ناوڕاستی کارکردن لە فیلمێکدا بێتە ناو تیپەکە و هەرچەندام ئەندامە نوێ ئەکتەرێکی باش بێ بەڵام لەوانەیە هێشتا چاوی نەکرابێتەوە و هەست بە جۆرە دەمارگرژیەک بکە لێرەیە بێفیزی و خۆبەکەم زانینی دەرهێنەر تەئسیرێکی زۆری هەیە و بە تاقیکردنەوە بۆم دەرکەوتووە چەند کاریگەرە و چۆن کابرای ئەکتەری نوێ هێوڵ دەکاتەوە. لە هەموو بارێکی ئاوهادا لەگەڵ ئەم جۆرە ئەکتەرەدا خۆم گێل کردووە و بردوومەتە لاوە و پێم وتووە، کاکی خۆم. تا بڵێی ماندووم و هۆشم پەرتە. نازانم، نازانم چۆن وردەکارییەکانی ئەم دیمەنە چارەسەر بکەم. کابرا یەکسەر هەموو شەرم و دەمارگرژییەکەی ڕەواوەتەوە و. کەوتووەتە ڕاو تەگبیر لەگەڵمدا. جارێکیان برادرێکی نووسەرم پرسیارەی هێنایە پێشەوە. ئەو نووسەرەی کە بۆ شانۆ دەنووسێ دەبێ چ لایەک بگرێ، لای سۆز یان لای ڕۆشنبیری؟ لە وەڵامی ئەم پرسیارەیا من یەکسەر دەڵێم لای سۆز، چونکە لە شانۆدا سۆز لە ڕۆشنبیری سەرنجکێشترە. شانۆ؟ بە سۆز دانراوە، مینبەرەکەی، دار و پەردووەکانی، پەردە سوورەکانی، هەموو دار و دیواری پەیوەندیان بە سۆزەوە هەیە، بێگومان ڕۆشنبیریش دەوری خۆی هەیە، بەڵام دەورەکەی وەکو هینی سۆز گرنگ نییە، چخەف، بە باشی پەی بەمە بردبوو، هەروەها گەلێ نووسەری تری شانۆگەری، هەروەها بایەخی شانۆ سازی شیان زانیبوو کە بریتییە لە هونەری بنەڕەتیی شانۆگەری دانان. شانۆسازی بەلای منەوە واتە ڕازاندنەوەی دراماتیکی هوەری قسە لە ناکاودا قرتاندن لە ناکاودا داخستنی کتێبێک داگیرساندنی جگەرەیەک تەقەی دەمانچەیەک هاوارێک کەوتنی یەکێک ڕمانی یان هەرەسێنانی دیواریان خانوویەک هەموو هەموو ئەم شتانە لەوانەیە سەرنج نەچێش و کەم بایەخ بن بەڵام ئەگەر بە هەستەوە و بە شێوەیەکی ورد و زانیارانە بەکاربهێنن دەبن بە ڕۆحی شانەوە لە هەمان کاتە فیکرەیە کە هەستی تێدا نەبێ پولێک ناهێنێ. من ناتوانم بڵێم کە لەبارەی شانۆەوە لەگەڵ شەکسپیردا یەک دەنگم. هەستی من یەکجار هاوچەرخە و پێویستی بە جۆرە نواندنێکی تایبەتی هەیە. خۆشەویستە لاسارەکەم وەرە لە بیرتە لەسەر کە پۆست کە شاخێک دانیشتبووم و گوێم شل کردبوو بۆ حۆریە کە لەسەر پشتی نهنگێک دانیشتبوو ئەوەندە بە ئاوازی شیرین گۆرانی دەوت کە تەنانەت ئاوی کەڕ و لاڵیشی هێنا بووە سەما و چەند ئەستێرە شێت گیرانە لە ئاسمانەوە کشان تا لەم ئاوازە شیرینە بێبەش نەبن ئەم وێنەیە لەوانەیە تابلەی جوان بێ شعرەکەش یەکجار بزوێنەر بێ بەڵام من لە شانۆدا بەکاری ناهێنم جگە لەمە ئارزوم لەو فکرە شەکسپیریانە نییە کە پڕ لە شا و شاژن و پیاوی بەسەروسیما و خاوەن هەی توهوت و دەبدەبە. لەوانەیە ئەمە ڕەگی سایکۆلۆژی لە گیانمدا هەبێ، لەوانەشە بنەڕەتەکەی ئەو ئارەزووە غەریبە خۆپەرستییە بێ کە لە خۆمدا هەستی پێ دەکەم. لە کاتێکا کە بە هەڵە داوان بە دوای ناندا دەگەڕام، کەمتر وێنەی شەریفانم بەر چاوە کەوت. من ناتوانم گیروگرفتی خۆم لەگەڵ گیروگرفتی شازادەیەکا بە یەک چاو ببینم. دایکی هاملێت دەتوانێت لەگەڵ هەر یەکێک لە دانیشتوانی کۆشکە دەستەملان بخەوێ بەڵام من هەرگیز ناتوانم وەکو هاملێت خۆی هەست بەو ئازارە بکەم کە لەو بارەیەوە دەی چێشت. لە پێشکەشکردنی شانۆگەریدا هەمیشە ئارەزووم لە شێوەی دێرینەیە کە تێیدا زیاتر سەکۆی پێش شانۆکە دانیشتووان لە دنیای درۆ دوورەخاتەوە زیاتر، ئەو جۆرە دیمەنەم لا پەسەندە کە بە لادانی پەردە دەردەکەوێ. ئەو جۆرە شانۆگەرییانە پەسەند ناکەم کە دێنە بەر لووتی بینەر و هاوبەشی لەگەڵدا دەکەن و شەخسیەتێک شان بە دیوارێکەوە دەدا و دەکەوێتە لێکدانەوە و باسکردنی فیکرە و داڕشتنی شانۆگەرییەکە ئەمە سەرەڕای لایەنی فێڵکردنی یەکجار زەقە خۆشی و تامی شانۆگەرییەکە دەفلیقێنێتەوە و شێوەیەکی تفت و کرچ و کاڵی نیشاندانە. لەبارەی دیکۆرەوە، ئەو شێوەیەم لا پەسەندە کە زیاتر دیمەنەکە وەکو ڕاستی دەرەخا نەک وەک شتێکی ڕێکخراو. ئەگەر شانۆگەرییەکە شانۆگەرییەکی هاوچەرخ بێ و بابەتەکەی باسی ژیانی ڕۆژانە بکا ئەوا ئەوەندە پێویستی بە بەکارهێنانی هونەری ئەندازیاری نییە چونکە ئەمە شتەکە ئەوەندە قەبە دەردەخا کە بینەر دەخاتە گومانەوە و لەبارەی ئەوەوە ئایا فڵانە دیمەن ڕاستەقینەیە یان شتێکی تر. هەندێ هونەرمەند ئەوەندە دیمەنەکانیان پڕ لە سۆز دەکەن بە جۆرێک کە ئەکتەرەکە و کە شانۆگەریەکە تێک دەدەن و لە هەردووکیان کەم دەکەنەوە لە لایەکی ترەوە ئیسرافکردن لە پەردە و پەردەکاری و دیکۆری ناوی شانوە زۆر شتەکە قەبە دەردەخا و بینەر وێڵەکە ناچار بینەران کە لەم هەیت و هوتەیان نوقم دەبن دێنە هاوار پیاوی چاک بن خەریکین ئەسلی مەسەلەکەمان لێ ون دەبێ جارێکیان لۆرانس ئۆلیڤێ لە ئاهەنگێکی خەیریدا بەجلی ئێوارانەوە هەندێ شتی لە کتێبی ڕیچاردی سێەمەوە خوێندەوە ئەگەرچی بە شێوەی قسەکردن و خۆبادان توانی وامە لێ بکە کەوا بزانین لە سەدەکانی ناوەنداین بەڵام کەرەوێتە سپیەکەی و کلکی درێژی چاکەتەکەی تڕحێویان لی دەکرد جارێک یەکێک وتی، هونەری شانۆگەری بریتییە لە لەسەرخۆیی. بێگومان مەسەلەی لەسەرخۆیی وەکو یاسایەکی بنچینەیی هەموو هونەرەکان دەگرێتەوە، بەڵام هەر ئەکتەرەکە دەبێ جڵەوی خۆی بە دەستی خۆیەوە بێ و هەر چەندێک دیمەنەکە پڕ بێ لە ترس و مایەی دەمارگرژبوون، ئەو هێزی هونەرەی کە لە ناو ئەکتەرەکەیا کارەکا دەبێ هەر بهێمنی و لەسەرخۆیی بمێنێتەوە و خۆی ورووژان و دامرکانەوەی هەست و سۆزەکانی خۆی ڕێنوێنی بکا. واتە دیوی دەرەوەی وروژاو بێ و دیوی ناوەوەی باش جڵەوی گیراو بێ ئەمەش تەنها بە لەسەرخۆی و لێڵ نەبوون دەهێنرێتە دی لێرەدا لەوانەیە یەکێک بپرسی باشە ئەم لە سەرخۆیە چۆن پەیدا بکەین وەڵامیان پرسیاراوها بە ئاسانی نادرێتەوە من بەش بە حاڵی خۆم وای تێدەگەم لە سەرخۆیم لە سەرچاوەیەکەوە بۆ دێت کە پەیوەندی بە شەخسییەتی خۆمەوە هەیە. بەر لەوەی بچمە سەر شانۆ، هەمیشە دەمارەکانم گرژن و پەستم و ئەمە ئەوەندە ماندوومە کە کە هەر کە گەیشتمە سەر شانۆ لە خۆوە هەست بە حەسانەوە دەکەم و هەموو دەمارەکانم خاو دەبنەوە. من لەو باوەڕەدا نیم کە ئەکتەری بە دەرس دەوترێتەوە زۆر جار هی زۆر زیرەکم بینیوە کە هاتوونەتە نمایش تیدا چەقیون کەچی زۆر مرۆڤی کەوتدە ئیشیشم بینیوە کاری وایان کردووە کە پیاویان هێناوەتە سەر سوڕمان بەڵام هوەری نمایش لە هەموو حاڵێکا پێویستی بە هەست هەیە